فەتانەت فەتانەت تێپەڕاندنی عقلە بە عقل پێشتریش ئارزم کردبوو کە دەکرێت ناوی منتیقی پێغەمبەرانەشی لێ بنین هەروەک چۆن ئەم منتیقە ناوی ئەو جۆرە تێڕوانینەیە کە تایدا ڕۆح و دڵ و هەست و لایەنە ناسکەکانی مرۆڤ کە بە لەتائیف ناسراون، گشت پێکەوە کارا دەبن و تێکڕا بە ئاراستەی ئەو بابەتەی تاوتوێ دەکرێت دەخرێتە گەڕ. فەتانەت هەرگیز کایەیەکی وشک و ڕەقی فەلسەفی نییە، هەر بۆیە لکاندنی ئیسلام بە وەها عەقڵ و مەنتیقێکەوە و بانگەشەکردنی ئەوەی کە ئیسلام دینێکی عەقڵانییە یان ئیسلام دینێکی مەنتقییە نەک هەر لە بێئاگاییەوە بەرامبەر بە ئیسلام سەرچاوەی گرتووە بەڵکو زیاد لە بێئاگایی بە هەنگاوی یەکەم دادەنرێت بەرەو شێواندنێکی گەورە. نەخێر. ئیسلام نە دینی عەقڵە و نە دینی مەنتق، بەڵکو ڕاستە و ڕاست دینی وەحییە. دژیەک نەهاتنەوەی کایە ئیسلامیەکان لەگەڵ عەقڵ و مەنتیقدا، لە ڕویەکەوە دەگەڕێتەوە بۆ ئەوەی کە ئەم پەیامە لە عیلمی موحیتی خوای گەورە هاتووە و سەرجەم بابەتەکانی بە دەروازەی تەسدیقی عەقڵدا تێپەڕ دەکات. لە ڕوێکی تریشەوە، دەگەڕێتەوە بۆ دەورەدان و شمولیەتی مەنتقی پێغەمبەر کە بە جۆرێکی وا ڕاڤەی کردووە کە هاوشانی ئاسمانی بوونی پەیامەکەی بێت واتە شتێکی تر نییە جگە لە ئیلهامی پێغەمبەرانە و مەنتقی پێغەمبەرانە ئەو مەنتیقای کە لە ئاستێکی وادا بەدی هێنراوە توانای وەرگرتنی وەحی هەبێت هەروەها ئەو مەنتیقەی کە کراوەیە بەڕووی هەست و دادوەری عقلانی و دڵ و لایەنە ناسکەکان و ئەو فەلسەفەیەدا کە بە واتای دانایی دێت. ئەو، مەنتقێکی سەروو مەنتیقە، یان بە تەنها دەستەواژەیەک، فتانەتی عەظەمە. گوزەرکردنی هەر وەحییەک کە لەلایەن خوای گەورە دێ بەم مەنتقە و ڕەنگدانەوەی تیایدا پێویستی و ئاتاجییەکە، بەڵام ئەم ئاتاجییە، ئاتاجییەکە ڕووی لە مرۆڤەکانە. تێگەیشتنی مرۆڤەکان داخوازی وەها پرۆسەیەکە. چونکە ئەگەر لە پێشدا وەحی بە مەنتقێکی وەهادا تێنەپەڕیایە و لەوێدا ڕێکخستنی بۆ نەکرایە، یاخود گۆڕانکارییەکی چەشنی گۆڕینی تەزووی گۆڕاو، AC، بۆ تەزووی نەگۆڕ، DC، بەسەردا نەهاتایە و هەر ڕاستەوخۆ بگەیشتایە بە مرۆڤەکان، ئەوا ئەو کات مرۆڤایەتی لە بەردەم ئەو وەحی و ئیلهامانەدا کە لە فەیزی ئەقدەس و موقەدەسەوە بە مەشیئەتی عەمامەوە دەهاتن، دەسووتا و دەبووە ڕەژوو و خۆڵەمێش، وەک چۆن ئەگەر خوای باڵادەست. پەردە لەسەر سوباحەتی وەجهی خۆی لابدات تەواوی بونەوەران دەبنە سوت و هەمان شتیش لە بابەتی ناردنی وەحیدا ڕاستە بەڵێ ئەوە فەتانەتی پێغەمبەرانە عەلەیهی السلام کە ئەرچی بەرگە هەوا دەبینێت لە بەرامبەر نەیزەکە سوتێنەرەکانی وەحیدا جا خۆ دینیش هەر ئەمەیە واتە دابەزاندنە ئیلاهیەکان بۆ ئاستی ئیدراکی مرۆڤ. ئەوەشی بەم کارە هەڵدەستێت مەنتقی تایبەت بە پێغەمبەرانە واتە، فەتانەتە، هەر بۆیە فەتانەت تایبەتمەندیەکە کە پێویستە لە هەموو پێغەمبەرێکدا هەبێت و مەنتقێکیشە تەنها لای پێغەمبەران هەیە لەبەر ئەوە ئاماژەکردن بۆ ئەم مەنتقە بە وشەی، بلیمەتی، ڕاست دەرناچێت واتە، مەنتقی پێغەمبەران لە سەرووی هەموو مەنتقێکەوەیە بەمەش دەوترێت فەتانەت. ئاخر ئەگەر ئەم فەتانەتە لە پێغەمبەراندا عەلەیهی سەلام نەبوایە چۆن دەگونجا لە بەرامبەر سەرجەم ئەو پرس و بابەتانەی کە ڕووبەڕووی دەبوونەوە لە ڕەخنە و گومانی نەیارەکانیانەوە بگرە هەتاکو پرسیاری دۆستەکانیان ڕاڤە و وەڵامی ساڕێژکەر و گومانبڕ پێشکەش بە دوێنراوەکانیان بکەن بێگومان وەها ئەگەرێکیش ناڕوونی و ئاڵۆزی تێگەیشتنی ئاینی لێ دەکەوتەوە. لە وەها بارێکیشدا واتایەک بۆ داواکارییەکانی ئایین نەدەمایەوە. وەختێکیش داواکارییەکانی ئایین خاڵی دەبوون لە واتا و ناوەڕۆک، بەدیهێنانی مرۆڤیش واتایەکی بۆ نەدەمایەوە و سەری لە بێهودەییەوە دەردەچوو. جا بۆیە سەرهەڵدانی سەرجەم ئەم دەرەنجامە نەرێنییانە بەستراوەتەوە بە پڕچەک کردنی پێغەمبەران بە وەها مەنتقێکی دەراساو لە عادەت بەدەر. بەڵێ، پێغەمبەران سەرفراز کراون بە فەتانەتێک، کە زۆر بە ئاسانی بتوانێت بەسەر هەموو کێشە و ناڕەحەتیەکدا زاڵ بێت. فەتانەتی پێغەمبەرمان صلی الله علیه و سلم با ئەو سەردەمە بێنینە پێشچاومان کە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم تیایدا ژیاوە لە کاتێکدا کە هاوەڵان ئەو بابەتە شەرعیانەی کە بۆیان شیکار نەدەکرا دەیانهێنا بۆ لای پێغەمبەر درودی خوای لێ بێت و داوای ڕێگە چارەیان دەکرد لە هەمان کاتیشدا گومان و دوودڵیەکانی ئەو کەسانەی تازەچی دەیانویست بێنە ناو ئیسلامەوە چاوەڕوانی وەڵامیان لە پێغەمبەری خوا عليهەیهی سەڵاتی وەسەلام دەکرد اینجا با ئەو گومان و دڵەڕاوچیانەش لەو لاوە بوەستن کە پەیڕەوانی ئەهلی کتاب لە ئەنجامی حەسوودیانەوە بە پێغەمبەری خوا عليهەیهی سەڵاتی وەسەلام دەستیان دابووە و بانگەشەیان بۆ دەکرد جا وەستانەوە لە ڕووی هەموو ئەمانەدا و وەڵامدانەوەی دروست و گومانبڕ بۆ ئەو هەموو پرسیار و گومانانە تەنها و تەنها لە ڕێگەی مەنتقی پێغەمبەرانەوە واتا لە ڕێی فەتانەتەوە دەکرا بەدی بێ بێ لەمەش ئەو کەسانەی کە پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام فەرمان و ئامۆژگاریەکانی ئاراستە دەکردن وەک یەک نەبوون بەڵکو لە ئاست و پلەی جیاوازدا بوون تاقمێک لەمانە پیاوی ئاینین ئەم کەسانە بە قوڵاییەکانی ڕۆحدا ڕۆچوون و لە کڵێسە و خەڵوەتگاکاندا هەر هیچ نەبێت لە چەند مەیدانێکی دیاریکراودا ئەزموونیان پەیدا کردووە و قووڵ بوونەتەوە. تاقمێکی تری دوێنراوەکانی کەسانێکن لە کایە فەلسەفیەکاندا بە تەواوی ڕۆچوون و وەک بڵێی سەر تاپا کەسانێکی مەنتقی و عەقڵانین. هەروەها لە نێویاندا بازرگان و ئابووریناسی گەورە و سەرکردەی سەربازی بەتوانا و سیاسەتمەداری بلیمەتیش هەبوون. ئیتر هەر وا بڕوات تا دەگاتە ئەو دەشتەچیەی کە ئاستی فەرهەنگی نزیک لە هیچە. هەر یەک لەمانەش بە گوێرەی خۆی پرسیارانێکی هەیە کە چاوەڕێی وەڵامیان بۆ دەکات، لە وەها بارێکدا دەبوو پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم قسەکانی بە جۆرێک بکات و ڕوونکردنەوەکانی بە تەرزێک بخاتە ڕوو کە هەر لە دەشتەچیترین کەسەوە تا ئەوەیان کەوا لە لوتکەدایە بتوانن بەشی خۆیان لە قسەکانی هەڵبگۆزن. هەروەها پێویست بوو ئەم کارە وەک یەکێک لە تایبەتمەندیەکانی ئاینێکی گشتگیری جیهانی هەتا ڕۆژی قیامەت هەروا بەردەوام بواە مرۆڤ بوونەوەرێکی گۆیایە و توانای بیرکردنەوەی خەڵات کراوە لەم ڕۆشەوە بۆتە ئاوێنەی درەوشانەوەی یەکێک لە سیفاتەکانی کردگاری مەزن گەر بیرکردنەوەکان بسپێردرێن بە گوفتارەکان و گوفتارەکانیش ڕادەستی نووسراوەکان بکرێن، ئەوا ئەو کات بەردەوامی و مانەوە بەدەست دێنن. هەر بۆیە ئەو هزر و بیرانەی کە خۆیان لە چوارچێوەی گوفتار و نووسیندا نابیننەوە، ناتوانن لە ژیاندا جێی خۆیان بکەنەوە و لەگەڵ خاوەنەکانیاندا دەنێژرێنە نێو خاچی نەمان و فەوتان. هەروەک چۆن توانست و بەهرەی بیرکردنەوە لوتفێکی گەورەی خواییە، بە هەمان شێوەش قسەکردن و توانای دەربڕینی ئەو شتەی بیری لێ دەکەینەوە بەخششێکی مەزنی پەروەردگارە ئایا لەبەر ئەمەیە کە قورآانی پیرۆز لە گۆشەنیگای باسکردنی ڕەحمانێتی خی گەورەوە پاش باسکردنی خەڵقی ئادەمیزاد ڕاستەوخۆ سەرنجەکان ڕادەکێشێت بۆ لای ئەو ڕاستیەی کە خی گەورە دەربڕینی فێری ئادەمیزاد کردووە ئەوەتا دەفەرموێ، عەلەمەه البەیانە، هەر ئەو مرۆڤی فێری دەربڕین کردووە. هەر لە سەردەمی حەزرەتی ئادەمەوە مرۆڤەکان بیر دەکەنەوە و دەبێژن، هەتا دنیاش دنیا بێت هەروا بەردەوام دەبێت. لەگەڵ ئەوەشدا نە بیرکردنەوە، نە دەربڕین، نە قسەکردنیش هیچیان دواییان نایەت. ئەمەش لە سۆز و میهرەبانی بێسنووری پەروەردیگارمانەوەیە. بەڵێ، لە نێو گرۆی ئادەمیدا، کەسانێک کەوا لە فراوانترین و گشتگیرترین ئاستدا بەهرەمەندی درەوشانەوەی ئەم ڕەحمەتە بووبێتن پێغەمبەرانن لە سەروو هەمووشیانەوە خاتەمی ئەنبیا حەزرەتی محمد المصطفی صلی اللە علیه وسلم ئەگەر بمانەوێ لەم بەهرەمەندیەی پێغەمبەران علیهم السلام لە پێشی هەمووشیانەوە پێغەمبەری سەروەرمان علیە الصلوة و السلام تێبگەین ئەوا پێویستە لە ڕوانگەی فەتانەتەوە بۆ ئەو بابەتە بڕوانین وە ئەگەر نا مەحاڵە بە بێ بوونی فەتانەت ئەم پایەیە بەدەست بێت کەواتە فەتانەت تایبەتمەندیەکی زۆر گرنگی پێغەمبەرانە هەموو پێغەمبەرێک خاوەنی هێزێکی ئیدراکی بەرز و مەلەکەی گوزارشتکردنە لەو ئیدراکانە بە جۆرێک تەنانەت ئاڵۆزترین و گرفتاویترین بابەتەکان بەو پەڕی ئاسانی چارەسەر دەکەن. کاتێکیش دێن و مەبەستەکانیان ڕوون دەکەنەوە، هەمان شەقڵی سانایی و ئاسانی بە ڕوخساری دەربڕینەکانیانەوە دیارە. هەموو دەربڕینێکیشیان وەک بڵێی سەهلی مومتەنیعە، واتە ئەوانەی گوێیان لە قسەکانیان دەبێ، وا گومان دەبەن کە خۆشیان بە هەمان شێوە بتوانن قسەی لەو جۆرە بکەن. بەڵام کاتێک دەست دەدەنە ئەم کارە بۆیان دەردەکەوێ کە قسە و گوفتاری هاوشێوەی ئەوان هەرگیز لە توانادا نییە چونکە هەر لە سەرەتاوە باسکردنی ئەو مەسەلە زۆر گرانانەیان لەلایەن خی گەورەوە بۆ ئاسان کراوە بەڵێ ئەو ڕەونەق و جوانی گوڵی پشکوتوی گوفتاری پێغەمبەران هەیەی هەرگیز لای کەسانی دی بەدی ناکرێت ئەوە تا هەر کێشەیەک بهاتایە بەردەم پێغەمبەری خواسەڵ الله عليه وسلم بێشک چارەی بۆ دەدۆزرایەوە، جا کێشەکە هەر چەندێکیش سەخت و گیرخواردوو بوایە، پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم وەک یەکێک کە تەمەنێک شارەزایی لەو بوارەدا هەبێت قسەی دەکرد و کێشەکەی چارەسەر دەکرد، هەر لەبەر ئەمەشە کە بێرنارد شۆ ناچاری وتنی ئەم وشانە بووە سەبارەت بە پێغەمبەری خوا علیه الصلوة و السلام لەم سەردەمەدا کە کێشەکان بەسەر یەکدا کەڵەکە بوون و چاوەڕێی چارەسەرێک دەکەن لە هەموو کاتێک زیاتر پێویستیمان بە حەزرەتی محەممەدە، کە بە دەم خواردنەوەی کوپێک قاوەوە تەواوی کێشەکانی چارەسەر دەکرد. ئەوەتا ئەم سەدەیەی تیایدا دەژین، جەنجاڵە بە گرفت و قەیرانی ئابووری و کۆمەڵایەتی و سیاسی و هەمووشیان چاوەڕێی چارەسەرێکن. جا بۆیە ئەمڕۆ هەموو لایەک بە دۆست و دوژمنیشەوە بۆیان دەرکەوتووە کە بەبێ گەڕانەوە بۆ کانیاوە سازگار و ڕوونەکەی پەیامی نەبەوی، ئەستەمە شەوگاری گرفت و کێشەکان ڕۆژگاری چارەسەر بە خۆیانەوە ببینن. قسەگەلی زۆر هەن سەبارەت بە فەتانەتی ئەو سەروەرە، گەر هەموو ئەو قسە و وتانە بدەینە دەم یەک، کتێبێکی قەبارە گەورەی لێ دەردەچێت، بۆیە بە ئاماژەدان بە یەک دوانێکیان، هەوڵ دەدەین خاڵی کۆتایی ئەم باسە دابنێین. حەزرەتی عەبدوڵڵای کوڕی عەباس ڕەزای خوای لێ بێ، کە بە زاناترینی ئوممەت و فەقهی ئوممەت ناسراوە، دەفەرموێت، فەزیلەتدارترین و ژیرترین کەس لە نێو مرۆڤەکاندا، پێغەمبەرەکەتان حەزرەتی موحەممەدە، صلی اللە علیه وسلم، وەهبی کوڕی مونەیبیهیش کە لە تابعینە و دێر بە دێر شارەزای تەورات و ئینجیل بووە، سەبارەت بە فەتانەتی پێغەمبەری خوا ئەم چەند دێڕە دەفەرموێت، ئیدراک و فامی تەواوی مرۆڤەکان لە چاو ئیدراک و فەتانەتی پێغەمبەری خوادا هەروەک دەنکە لمێکە لە چاو تەواوی لمی دونیادا. نووری نەمر.